سوپاس و ستایش بۆ خوای میهرەبان هێندەی بارینی دڵۆپی باران سەڵاوات و حرمەت و ڕێزی ئێمەی بەندەی خوای میهرەبان بۆ پێخەمبەری ئازیز و نوری چاوان لە خوای پەروەردگار داواکارم بە دوعاکەی پێخەمبەری ئازیز عليه سەلات وسلام کە لە دەستپێکی نوێژەکانیدا دەیفەرموو، اللهم باعد بینی و بین خطایا کما باعدت بین المشرق و المغرب، بۆ نەفسی خۆی و بۆ هەموانیش، پەروەردگارا نێوانی من و گوناه و تاوان و خراپەکارییەکان لێک دوورخەرەوە وەک دووری نێوانی مەشریق و مەغریب. کاتێک بەفر دەبارێت پەیامی سپێتیمان بە گوێدا دەدات بۆیە دەڵێین پەروەردگارە دەسمان دەممان چاومان زمانمان ڕوخسارمان سپی بکە یا ئەڵڵاه لە ڕۆژی قیامەتە پەروەردگارە سەرمای دنیا پێمان دەڵێت گەشبین بن بەهار و نێرگز و گژوگیا و دەغڵ و دان بەدوای خۆدا دێنێ سەرمای دنیا پێمان دەڵێ سەرمای زەمهەریر نابینن ئومەتی ڕەسول اللە لە کاتێکدا ئێوە بەندەی خوان شوێن پێ هەڵگری سنەت و ڕێبازی ڕەسول اللەن عەلەیه سەلات وسەلام بە پشیوانی خوای پەروەردگار دەچینە خزمەت زنجیرە وتارێک لەسەر ئەهمیەت المالی فی الاسلام گرنگی ماڵ لە ئیسلامدا پێگەی ماڵ لە قورئان و لە سنەتە باسکردنی حەڵاڵ، حەڵاڵخۆری، باسکردنی حەرام، چۆنیەتی خۆپاراستن لە حەرام، چۆنیەتی دەستخستنی ڕزق و ڕۆزی، چۆنیەتی کەسابەتکردن، بە پشتیوانی اللە تەعالا ئەوەندەی تەمەنی ئەمانەتی پەروەردگار لامان بێت لە خزمەتی ئێوەی موسڵماناندا دەبین لەسەر اهمیە المال فی القرآن بەتایبەتی. خۆشویستنی ماڵ یەکێکە لەو غەریزە و لەو بوارانەی کە لە ناخی مرۆڤدایە و اللە تەعالا ڕێگەی پێداوە کۆکردنەوە و جەمکردنی ماڵ ماڵ خوای پەروەردگار بە خەیر ناوی دەبا دەفەرمێ وانه لحب الخیر لشدید ناوهێنانی ماڵ بە خیر زانایان و موفەسیرین دەفەرموون، ئەمە خۆی بۆ خۆی ئاماژە و گرنگی پێدانە لە لایەنی خوای پەروەردگارەوە کە مرۆڤەکان لە بۆ کۆکردنەوەی ئەم خەیرە زۆر حەریسن. خوای پەروەردگار ماڵ بە زینە ناو دەبات، دەفەرموێ، المال والبنون زینە الحیاة الدنیا، ماڵ و منداڵ و نەوە جوانی دونیان. خوای پەروەردگار ئەم ئاینی پیرۆزەی ئیسلامەی کە ناردووە سەد و بیست و چوار هەزار پێغەمبەری ناردووە بۆ پێنج شت کە پێیان دەوترێ مەقاسیدی شەریعە مەقسەد لە شەریعەتی خوای پەروەردگار لە بانگەوازی پێغەمبەران بۆ پاراستن و بۆ جێگیرکردن و مانەوەی پێنج شتە کە یەکێکیان بریتییە لە حفظ المال پاراستنی ماڵ، گرنگیدان بە ماڵ. هەر بۆیە دەبینین موسڵمانانی ئازیز، پێغەمبەری ئازیزمان ماڵ و نەفس، ماڵ و ڕۆح بەیەکەوە باس دەکات، لە حجە الوداع لە حەجی ماڵئاواییدا فەرمووی، موسڵمانان ان دماءکم و اموالکم، خوێنتان و ماڵتان حرام علیکم، حەرامە لەسەرتان. پێگەی ماڵ لەگەڵ پێگەی مرۆڤ، لەگەڵ پێگەی نەفس، لەگەڵ پێگەی خوێندا بەیەکەوە دێنێت. چۆن ڕشتنی خوێن هی مسوڵمان لە لایەنی مسوڵمانەوە حەرامە، خواردنی ماڵی مسوڵمان، دەستبردن بۆ ماڵی مسوڵمانیش بە هەمان شێوە حەرامە. ئایا دەزانن زۆرینەی عیبادەتەکان پێویستی بە ماڵە؟ گەر کەسێ ماڵی نەبێ حەجی لەسەر واجب نابێ و حەجی پێ ناکرێ. گەر کەسێ ماڵی نەبێ پێگەی دووەمی ئیسلام کە پێی دەوترێ الزکاة هەرگیز پێی جێبەجێ ناکرێ یان لێی سوودمەند و بەهرەمەند نابێ. ئایا جیهاد، دەعوە و بانگەواز بەبێ ماڵ دەکرێت؟ بێگومان نەخێر. بۆیە دەبینین موسڵمانانی ئازیز، کەففاراتەکان کە لە ئاینی پیرۆزی ئیسلاما دیاری کراون، هەموو کەففارەتەکان پێویستی بە ماڵ هەیە. قوربانی کردن. فدیەدان، کەفارات بە شێوازێکی عام، ئەگەر ماڵ نەبێ کەفارات و فدیەی سوێند بە نموونە، یان قەتل، یان بە ڕۆژوو نەبوون هەتا دوایی، چۆن دەدرێ ئەگەر ماڵ نەبێ؟ هەر بۆیە دەبینین لە ئاینی پیرۆزی ئیسلامدا لەبەر پێگەی ماڵە حدود دیاری کراوە لە بەرامبەر ماڵدا ئەو مرۆڤەی کە چەندێک بەڕێزە بەڵام کاتێک سنور دەبەزێنێ کە خوای پەروەرگار دەفەرمێ وتیلک حدود اللە فلا تعتدوها فلا تقربوها مەیبەزێنن کاتێک سنووری خوای پەروەردگار لە ماڵ دابەزێنرا، بۆیە دەبینین اللە تەعالا سنووری دیاری کردووە بۆ بڕینی دەستی دز و گەندەڵ و خائینان لەبەر حورمەتی ماڵ، هەر بۆیە دەبینین کە لە ئاینی پیرۆزی ئیسلامدا، پێغەمبەرمان ڕێگەی داوە بە ئوممەتی ڕەسول اللە، بە ئوممەتەکەی، کە پارێزگاری لە ماڵتان بکەن، هیچ کەسێک بۆی نییە دەست ببا بۆ ماڵی کەسێکی دیکە، ئەگەر بە زۆر دەم و دەستی برد بۆ ماڵی برایەکی موسڵمانی، لە کاتێکدا ماڵی شەرعی و حەڵاڵی خۆیەتی، ڕەسول اللە ی ڕەحمە للعالمین دەفەرموێ، من قتل دون ماله فهو شهید. هەر کەسێ لە پێناوی ماڵەکەیدا پارێزگاری لە ماڵەکەی خۆی ئەگەر بیشکوژرێ شەهیدە ئەمەش پێگەی ماڵمان نیشان دەدات بۆیە مسلمانانی ئازیز عەدالەت ئاوەدانی بنیاتنان لەسەر زەویدا پێویستی بە ماڵە واتە بە ماڵ دەتوانرێ سەرزەوی ئاوەدان بکرێتەوە بە هەمان شێوە کاولکاری، مرۆڤ کۆیلەکردن، خوێنڕێژی، یان بە ماڵ دەکرێ یان لە پێناوی ماڵا دەکرێت. بۆیە زۆر گرنگە بەڕاستی ئێمە هەموو لایەکمان بەرچاومان ڕوون بێت کە خوای پەروەردگار لەبەر پێگەی ماڵا دەفەرموێ کەسانێک هەن لە مرۆڤەوە پێگەیان دەگۆڕێت دەبن بە برای شەیتان کەی؟ ئەو کاتەی دەفەرمێ، ولا تبذر تبذیرا ان المبذرین کانوا اخوان الشیاطین، ئەو کەسانەی ماڵ بە هەدەر دەدەن، ماڵ بە فیڕۆ دەدەن، ئەو کەسانەی ماڵی خۆی، ماڵی عام بە فیڕۆ دەدات، دەفەرموێ بەتایبەتی دەبن بە برای شەیتان. چونکە اللە انه لا یحب المسرفین خوای پەروەردگار ئەوانەی ئیسراف دەکەن لە ماڵدا خۆشیانی ناوێ ئەوەش خوا خۆشی نەوێ نایخاتە بەهەشتەوە وە غەزەبیشی لێ دەگرێت ماڵ نادرێتە دەستی کەسی شێت کەسی کەم عەقڵ، کەسی گەمژە، کەسێک نەزانێ تەسەڕوف بە ماڵەوە بکا، بۆیە قورئانی پیرۆز مسوڵمانان بە مال، بە اموال، بە اموالهم هەزاران ئایەت لەگەڵ فەرموودەدا باسی پێگەی ماڵمان بۆ دەکات، دەفەرمێ ولا تؤتوا السفهاء اموالکم، ماڵ نابێ بدرێ بە دەستی کەسی سەفیهەوە، کەسی کەم عەقڵەوە کە نەزانێ تەسەڕوف بە ماڵەوە بکات. فإن آنستم منهم رشدا ئەگەر کاتێک رشدتان لێ بینین عەقڵتان لێ بینین تەسەڕوفی بەجێتان لێ بینین ئینجا فادفعوا إليهم أموالهم ئینجا ماڵی خۆشیان دەدرێتە دەستیان کەواتە ئیسلام لەبۆ ماڵ مەرجی داناوە دەبێ ماڵ لە دەستی ڕەشیدا بێ ڕەشید یانی عاقڵ یانی باڵغ یانی تێگەشتوو یانی پێگەشتوو یانی حەڵاڵ و حەرام لێک جیاکەرەوە یانی بزانێ حەقی خوا و حەقی بەندەکانی خوا لە ماڵدا چیە بیزانێت بۆیە دەبینین بەڕاستی خوای پەروەردگار پێناسەی پیاوانمان بۆ دەکات کە دەفەرموێ لەناو ئیمانداراندا پیاو هەن لێرەدا مەبەست لە پیاو لە قورئاندا کە دەفەمێ رجال لا تلهیهم تجارە ولا بیع عن ذکر الله واقام الصلاة خوای پەروەردگار مەبەستی پێر نێرینە و مەبەستی پێ ڕەگەزی پیاو و مەبەستی پێ مو ڕیش و سمێڵ نییە کە دەفەرمێ ڕیجال یعنی مرد یعنی دلێر یعنی حەڵاڵ و حەرام لێک جیاکەرەوە یعنی بەندەی خوا با ئافرەتێکیش بێ بۆیە وەسفی ئەوانە دەکات کە تیجارەت و بازرگانی دەکەن بەڵام بەندەی خوان، بەڵام نوێژ دەکەن بەڵام لە خوا غافڵ نین، بەڵام حەڵاڵ و حەرام تێکەڵاو ناکەن، بۆیە خوای پەروەردگار وەسفیان دەکات. خۆشەویستانم کاتێک ژیانی مرۆڤایەتی ماڵ، بە دەستی پیاوەوە بوو، بە دەستی مەردەوە بوو، بە دەستی دلێرەوە بوو، بۆیە دەبینین ژیانی مرۆڤایەتی زۆر خۆش بووە. قورئانی کەلامی رب العالمین تۆماری کردووە بۆ من و تۆی مسوڵمان، لە کاتێکدا ماڵ بە دەستی پێغەمبەرێکی گەورە و بەڕێزی حورمەتگر لە ماڵەوە بوو کە سولەیمان پێغەمبەر بوو، خوای گەورە تۆماری کردووە بۆ ئێمە کە سولەیمان پێغەمبەر یەکێکە لەو پێغەمبەرانەی کە خوای پەروەردگار نەک هێزی مرۆڤی سەربازی پێبەخشی بوو بەڵکو هێزی جنیشی پێبەخشی بوو نەک هێزی سەر زەوی هەبوو بەڵکو هێزی ئاسمانی با بە زمانی ئەوڕۆ فڕۆکەشی هەبوو نەک هێزی سەر زەوی بەڵکو هێزی ژێر زەوی و دەریایشی هەبوو کە عیفریت و جنەکانیش بوو، نەک زمانی مرۆڤی دەزانی زمانی ئاژەڵان و باڵندەکانیشی دەزانی. پیاوێکی گەورە و مەرد و بەڕێزی ئاوها کاتێک ماڵی لەبەردەستا بوو زوڵمی لە کێ کرد؟ خوای پەروەردگار باسی عەدالەتی ئەم پێغەمبەرەمان بۆ دەکات کە زوڵمی لە مێروولەیەک نەکرد لەکاتێکدا ئەم سوپا گەورەی دەڕوات لەبەرامبەر شارێکی مێروولەدا فتبسم ضاحکا من قولها سێری عەدالەت کەن سێری ماڵ کەن ئەگەر بەدەستی پیاوەوە بێ تەنانەت تەواوی ژینگە و ئاژەڵانیش دەحەسێنەوە بۆیە دەفەرمێت پێکەنی بە دەمی مێروولەیەکەوە نەک پێی پیانا، نەک سووکایەتی پێکرد، نەک سووتاندی. ئەگەر کاربەدەستێ ڕێز لە مێروولە بگرێ، ئەی گەورەترین مەخلووقی خوای پەروەردگار کە مرۆڤە چۆن ڕێزی لێ ناگرێ؟ لە کاتێکدا ئەم هەموو ئەم ماڵەی هەیە لە خۆی مەغروور بوو، وتی هذا من فضل عقلی، عیلمی، حیزبی، شەهادەتی، وتی، ئەمە ئایا فەزڵی عیلممە، شەهادەمە، حیزبمە، عارەقی نێوچەوانی خۆمە؟ یان وتی، هذا من فضل ربی لیبلونی ااشکر ام اکفر. دیارە بە نیعمەتی پەروەردگاری زانی. خوای پەروەردگار باسی نمونەیەکی دیکەمان بۆ دەکات لە قورئاندا لە سورەتی کەهفدا. کە باسی و چیرۆکی زولقەڕنەینە، کاتێک باسی مەلیکێکی دادگەرمان بۆ دەکات کە حورمەتی ماڵی گرت، کە بە ماڵ توانی مرۆڤەکان ئاسوودە بکات، کە بە ماڵ توانی ستەم لە ناو ببات، بۆیە دەبینین لە قورئانی پیرۆزدا چیرۆکی، یسئلونک عن ذی القرنین، عن ذو القرنین، خوای پەروەردگار باسی زولقەرنەینمان بۆ دەکات، بۆمان ڕوون دەکاتەوە چیرۆکەکەی کە ئەوەی مەبەستە لێرەدا ئەوەیە کە ذوالقرنین هەستا سەدی دروست کرد لە بەرامبەر فیتنەی یەئجوج و مەئجوجا وەستایەوە توانی خۆشگوزەرانی بۆ ئومەتەکەی فەراهەم بێنێ لە کاتێکدا ڕۆژهەڵات و ڕۆژئاوا دەسەڵاتی هەبوو بەسەریدا ذوالقرنین بەڵام با بزانین زولقەرنەین ئایا بە دەسەڵات و بە ماڵەکەیدا نازی؟ نەخێر، بۆیە دەبینین ئەمیش بە هەمان شێوە دەیفەرموو، فإذا جاء وعد ربی جعله دکا وکان وعد ربی حقا، ئەم سەدەی دروستی کردووە ئەم هەمووە هێزەی کە هەیەتی ئەم دونیای کە لەبەر دەستیایەتی دەیگێڕاوە بۆ خوای پەروەردگار کەواتە ماڵ هی خوایە بەندەکانیش هی خوان بۆیە پێویستە ماڵ لە خزمەتی بەندەکانی خوای پەروەردگارا بێت بەڵام بەداخەوە ئێستا کاتێک ماڵ کەوتۆتە دەستی قارون و فیرعەونەکان لە قورئاندا تۆمار کراوە باس لە قارون و فیرعەونەکان ناکەین لە ڕابردوودا بەڵکو باس لە قارونەکانی سەردەم دەکەین ئێستا ترەمپ عەقڵی قارونی هەیە ئەخلاقی قارونی هەیە وەکو قارون تەسەڕف دەکات حبی بۆ مال عینی قارونە تەسەڕفکردنی لەگەڵ مرۆڤەکاندا بە هەمان تەسەڕفی قارونە ئایا ژیانی مرۆڤایەتی لەژێر سایە و سێبەری عەقڵێک شێتانە بەندەی دینار بێ، بەندەی نەوت بێ، بەندەی سەرخان و ژێرخانی سەر زەوی بێ، یان هەموو مرۆڤەکان بکا بە کۆیلە لە پێناوی ئەوەی کە هەموو بازرگانی ئەرز و ئاسمان و هەموو بوارەکان هی خۆی بێ، دیارە ئەو کاتە ژیانی مرۆڤایەتی ئاوای لێ دێ کە بە دوو چاوی سەری خۆمان دەیبینین ئێستا چی بەسەر هاتووە. بۆیە خۆشەویستانە موسڵمانانی ئازیز ماڵ زۆر شتی پێ دەکرێ، سەدەقە و خەیر بەبێ ماڵ ناکرێ. قەرزدان کە تیجارەت و بازرگانیەکە لەگەڵ خوای میهرەبانا بەبێ ماڵ ناکرێ. دڵخۆشکردنی نازداران کە پێغەمبەری ئازیزمان دەفەرمێ، انا وکافل الیتیم فی الجنە هکذا، هەر کەسێ دەست بەسەری منداڵا بێنێ، ورگی تێر کات، پۆشتەی کاتەوە، جلوبەرگی بۆ دابین کات، بخوێنێت، نەیەڵێ ڕووت و ڕەجاڵ بێ. لە ڕۆژی قیامەتا لەگەڵ مندا ئاوایە. ئەمە بە چی دەکرێ؟ بە ماڵ دەکرێ. ئەمڕۆ دڵی هەژار خۆشکردن، کە پێغەمبەری ئازیزمان دەفەرمێ هیچ کردارێک لەوە گەورەتر نیە دڵی هەژارێک خۆش کەی، سکی هەژارێک تێر کەی، بە چی دەکرێ؟ بە ماڵ دەکرێ. کەواتە ماڵ پێوەرە موسڵمانانی ئازیزم، بۆ من و تۆی موسڵمان. ماڵ پێوەرە بۆی کە من و تۆی مسوڵمان جیا دەکاتەوە لە غەیری مسوڵمان، لای من و تۆ ماڵ هی خوایە هی خوا، لە عەبدێکیان پرسی ئەم هەمووە وشترەی کێیە؟ وتی هی خوایە لای من، ئەها چەند گرنگە ئەم تێگەشتنە، کەواتە ماڵ هەر کاتێک زانرا هی خوایە و باش تەسەروفی پێوە کرا، بەم جۆرەی لێ دێ کە خوای پەروەردگار دەفەرمێ وآتوهم من مال اللە لە ماڵی خوا کە لاتانە بیدەن بە هەژاران بیدەن بە فەقیران بیدەن بە لێقەوماوان ماڵ دەبێ بزانین مسلمانانی ئازیز تێرخواردنی لێ نییە ماڵی حەڵاڵ ئیسلام ئومەتەکەی پەروەردە ناکا لەسەرەوەی دژی ماڵ بێ وشەیەک هەیە کە پێی دەوترێت دنیا نەویستی غەڵەتە مسلمان دنیای دەوێ بەڵام دنیا پەرست نییە پێغەمبەری ئازیز دەفەرمێ، تەعیس عبد الدینار، نافەرمێ دینار ڕسوا بێ، دینار پیسە، دەفەرمێ، تەعیس عبد الدینار، لووتی بشکێ ئەو کەسەی دەبێ بە عەبدی دینار. واتە زەمی دینار ناکا، زەمی پیاوێک، بازرگانێک، دەسەڵاتدارێک دەکات کە دەبێ بە کۆیلەی دینار، نەک زەمی دینار بکات. سەرنجم فەرموو دە صحیحە بدەن کە لە صحیحی بوخاریدا هاتووە. پێغەمبەری ئازیزمان دەفەرموێ کاتێک ئەیوب پێغەمبەر خوای پەروەردگار شیفای دا، یەکێک لەو نیعمەتانەی کە بۆی گێڕاوە لە ئاسمانەوە لە شێوەی پەپولەدا، لە شێوەی کوللەدا، بۆی دەباراندە خوارەوە کە بریتی بوو لە ئاڵتون، خۆی دەشۆرد، لەو کاتە خوای پەروەردگار باراندی بەسەریدا، دەفەرموێ کە کۆی دەکردەوە یەکێک لە کوللەکان ڕۆشت، ئەمیش بەدوای بەدوایدا ڕایکرد. ئەفەرمێ ئایا تێر نەبووی؟ ئایا دەوڵەمەند نەبووی؟ ئایا بەس نییە؟ سەیری مۆڵامەکەن چەند گرنگە. فەرمووی بەلا، بەڵێ دەوڵەمەندم، ولکن لا غنی لی عن برکتک، ئەی پەروەردگارا کێ لە بەرەکەتی تۆ تێر دەبێ؟ کێ بدەست بۆ بەرەکەتی تۆ ناگرێتەوە؟ کێ تۆش تێ خۆشەویستت کردبێ و بە خەیر ناوت بردبێ بە حەڵاڵ لە پێناویدا تێناکۆشێ؟ کەواتە ئازیزانم موسڵمانانی بەڕێز فکرەیەک هەیە ئەویش ئەوەیە موسڵمانان خاوەنی ڕیش و سیواک و فەقیری و هەژاری بن بەڵام نەوت و ئاڵتون و زێر و زیو و ئاسمان و ژێرخان و سەرخان و دەریا و هەتا دوایی هی کافر بێ بەعەکسەوە بە عەکسەوە موسڵمانانی ئازیز دە کەس پێغەمبەری خوا مژدەی بەهەشتی پێ دراون سیانیانتان پێ دەڵێم ئەم سێ کەسەیان خوای پەروەردگار دەوڵەمەندترین کەس بوون کە نیعمەتی پێ بەخشیون کە سەیدونا ئەبوبەکر سەیدونا عوسمان عەبدولڕەحمانی کوڕی عەوفە ڕەزا و ڕەحمەتی خوای پەروەردگار لە هەموویان بێ هیچ کەسێک لەو سێ پیاوە دەوڵەمەندتر نەبووە کەواتە موسڵمان نابێ وا حاڵی بێ زوهد و قەناعەت بریتی بێ لە فەقیرییەک دابنیشێ و دەست پان کاتەوە لە خەڵکی، نەخێر هەرگیز ئایینی پیرۆزی ئیسلام ئەوە نییە، بەڵام پێویستە بزانین ماڵ دوو پرسیاری لەسەر دەکرێ، چۆن پەیدات کرد؟ لە چیدا سەرفت کرد؟ پێویستە بزانین موسڵمانانی ئازیز لەم زنجیرە وتارەدا سەرنجتان ڕادەکێشم بەرەو ئەم ئاقارە بە تایبەتی لە ئایندەی وتارەکاندا بۆ چوونە بازاڕ بەوەی کە پێغەمبەری ئازیز لە فەرموودەیەکی دیکەی صحیحدا دەفەرموێ دەفەرمێ لە یەتیەن عەلە الناسی زەمان زەمانێک دێ بەسەر ئینسانیەتە بەسەر مرۆڤەکاندا بەسەر ئومەتەکەمدا لا یبالی المرء بما اخذ من الاخذ المال مرۆڤەکان گرنگی نادەن بەوەی کە ئەو ماڵەی وەری دەگرن ئەمین حەلال ئەم من حەرام ئایا حەڵاڵە یان حەرام کەواتە ئێمە لێرەوە دەمانەوەی مسلمانانی ئازیز گرنگی بین بەوەی کە نوێژ و مزگەوت و جەماعەت پێویستە فێری ئەوەمان بکات کە پاروەکەی دەیبەین بۆ دەممان حەڵاڵ بێ بازرگانەکەی دەیکەینە بازاڕا حەڵاڵ بێ دوکانەکەی کە هەمانە حەڵاڵ بێ تیجارەت و کۆمپانیا و هەر بوارێک کە هەتە حەڵاڵ بێ ئیبراهیمی کوڕی ئەدهەم لیان پرسی ئەی ئیبراهیم زەحمەت نەبێ لە کام سەفا لە کوێ بوەسم خێری زۆرە فەرمووی موسڵمانان مەپرسن لە کوێدا نوێژ بکەم خێری زۆرە، بەڵکو ئەمڕۆ پێویست بەوە دەکات بزانی پۆشاکەکەی بەرت حەڵاڵە، پارووەکەی دەیبەی بۆ دەمت حەڵاڵە، بازرگانیەکەت لە بازاڕ دەیکەی حەڵاڵە، ئەگەر ئەوەت حەڵاڵ بوو بڕۆ لە دوای دواوە نوێژ بکە، ئەم تێگەشتنە پێویستە ڕاست بکەینەوە ئێمەش کە گرنگیدانە بەوەی کە پێویستە لە مزگەوتەوە فێر بین لە بازاڕا کەسێکی حەڵاڵ خۆر و حەڵاڵ پەیداکەر بین چونکە لە ڕۆژی قیامەتا لتسئلن یومئذ عن النعیم خوایە بۆ خاتری اسمی عظمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە لێت داواکارم بە حەڵاڵ تێرمان کەی خوایە چاومان دەممان ورگمان بە حەڵاڵ تێر کەی خوایە بە حەڵاڵەکانی خۆت تێرمان کەو خوایە لە حەراممان پارێزە یا رب العالمین جەستەی ئێمە بەرگەی سووتان ناگرێ خوایە لە حەراممان پارێزە خوایە ڕزق و ڕۆزی خۆت لە ئاسمانەوە ببارێنە بەسەرمانا خوای پەروەردگار هەزاران هەزار سوپاس بۆ تۆ بۆ نیعمەتی باران و بەفر کە باراندت خوایە نیعمەتی ژێر زەویشمان بۆ دەربێنە خوایە ئاو و کانیاوەکانمان زیاتر بۆ بتەقێنە خوایە بەرەکەت بخە دەشت و دەر و کشت و کاڵ و زەراعەت و دەغل و دانی ئەم میللەتەوە یا رب العالمین خوایە بە خاتری ئیسمی عەزەمەت لێت داواکارم شیفای نەخۆشی مسوڵمانان بە بە تایبەتی ئەوانەی داوایان کردووە یا اللە شیفایان بە خوایە ئەوانەی منداڵیان نیە منداڵیان پێ ببەخشە یا اللە ئەوانەی گیراویان هەیە بۆیان بەربە خوایە کارئاسانیان بۆ بکە یا رب العالمین خوایە ڕزگاریان کە خوای پەروەردگار ڕەحم بە بەساڵاچوانمان بکە خوایە ڕەحم بە ساڵاچوانمان بکە خوایە ڕەحم بە گەنجەکانمان بکە دایکان و خوشکانمان لە حەرام بپارێزە یا رب العالمین خوایە لێت داواکارم لە گوناهی من و جەمع خۆش بە لە گوناهی دایک و باوکمان خۆش بە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة